ان شاء اللە لە خزمەت قورئان و فەرموودەکانی پێغەمبەردا صلی اللە علیه وسلم ئاماژەیەک بە گەورەیی ڕۆژی عەرەفە و بە گەورەیی قوربانی کردن و مەراسیمی حەج کە ئێستا حاجەکانمان لە حەجن و ئاخر ڕوکنێک کە ماویانە بەیانییە کە دەچن بۆ کێوی پیرۆزی عەرەفە ان شاء اللە هەمووتان ئاگاداری ئەوە بن بە پشتیوانی خوا کە ڕۆژووی بەیانیتان لەدەست نەچێ هەموو کەسێک ماڵ و منداڵی خۆی ئامۆژگاری بکە فرسەتێکی گەلێ زێڕینە کاتێکی گەلێک گەوهەرینە وەختێکە کە ئینسان تین و برسی نابێ و ڕۆژگار کورتە ئەو گەورەییە بەدەست بێنین کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی صیام یوم عرفە احتسب علی اللە ان یکفر السنە الماضیە والباقیە ڕۆژووگرتنی ڕۆژی عەرەفە ئومێدەوارم خۆشەویست فەرمووی ئومێدەوارم خوای گەورە بیکات بە سڕینەوەی گوناهەکانی ساڵی ڕابردوو و ساڵی داهاتوو ساڵی ڕابردوو ئەو گوناهانەی لە بینی خۆت و پەروەردگارا کردوتن و پێت نەزانیون خوا لێت خۆش دەبێ و ئەوەندە ئیستیقامە و دامەزراوی بەرەکەتی ئەو ڕۆژوە دەچێتە ناخ و دڵتەوە ئیشاڵڵا لە ساڵی داهاتوودا لە گوناهەکان بەدوور دەبی لەبەرەوە هیچ ئینسانێک ئەوەی نەخۆش نەبێ و ئەوەی عزرێکی تەواوی شەرعی نەبێ حەق وایە ڕۆژی پیرۆزی عەرەفە کە بەیانیە لە دەستی خۆی نەدا زۆر دوعا بکەن لەو ڕۆژە پیرۆزەدا، ڕۆژی عەرەفە ئەو ڕۆژەیە کە خوا بە چاوی ڕەحمەت تەماشای سەر ئەم زەویە دەکا و هەر کەسێ لەو ڕۆژەدا لێی پاڕێتەوە خوای گەورە مەئویسی ناکا ان شاء اللە ئیماندارانی بەڕێز دینداری چەند جۆرێکی هەیە ئەو خەڵکەی کە ئێمە دەیبینین ڕوو لە خوایە و موسڵمانە سێ قۆناغی دینداری هەیە قۆناغی یەکەم قۆناغی تەقلیدیە پێ دەڵێن دینداری تەقلیدی دینداری چاولێکەرانە کەسێ لە مناڵیەوە چاوی لێ بۆ باوک و دایکی نوێژی کردو ئەویش نوێژ دەکا چاوی لێیە خەڵک دەچێ بۆ جومعە لە گەڕەکەکەیا ئەویش لەگەڵیانا دەڕوا چاوی لێیە خەڵک قوربانی دەکا ئەمیش حەیوانێک سەر دەبڕێ بەڵام ئەم دینداریە نەچۆتە ناو ناخەوە بۆیە ئەم دینداریە مەترسیدارە ئێمە ئەهلی ئیسلاممان زۆرە بەڵام بەداخەوە چاولێکەرە کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی زەمەنێک دادێ مسلمانانی ئومەتم یەکجار زۆر دەبن ئەو کەفەی کە لەسەر دەریایە یان هیچە یان پووچە هەر بڵقە بڵقەکە کە نەما ناوەکەی پووچە کە نەما هەر هیچ نامێنێتەوە فەرمووی ئیسلام بە ئەهل زۆرە بەڵام ئیسلامێکی پووچە یعنی چاولێکەرە ئەبینی کابرا لە یەک توپڕا جاری وایە مناڵەکەی نەخۆش دەبێ واز لە نوێژکردن دێنێ ئەوە ئیمانی عارفان و خواناسانی ڕاستەقینەیە ئەوەی ئینسان واز لە هەموو عەشقێکی دونیایی دێنێ عەشقی خالیقەکەی دەبێ ئا لەوێدایە کە پیرەمێردی شاعیر دەڵێ با وجودی عەشقت پیاو ئەسووتێنێ کەڵکی خواردنی خۆشی نامێنێ قەیناکا ئیتر هەرچی خۆش ناخۆم تەنیا مەیلێکی خۆت بنێرە بۆم ئەوەندە ئینسان وای لێ دێ بیر لەم سەر زەوێ ناکاتەوە بەس بیری لای خوایە بەس دەڵێ خوایە تۆ لێم ڕازی بی بە چاوی ڕەحمەت تەماشام کەی ئیتر ئەوەی تری هیچ نییە ئەم ئیمانە شهودیە گەلێک گەورەیە بۆیە کاتێ عارفان و خواناسان بە لەتێ نانی جۆ و پەرداخێ ئاوەوە ئەو ڕۆژەیان کردوێتەوە و شەویان کردوێتەوە ئەوە پێخۆریان بۆ لەسەر سفرە و سینی وتویانە وەڵڵای ئەم خۆشبەختیەی ئێمە تێیدا دەژین دەترسین پاشاکان پێی بزان و بێن لێمان بستێنن بۆیە کاتێک کە گوناهێکیشیان کردووە تووشی بێ شەرعیەکیش بوون وتویانە خوای پەروەردگار من ئەم بێ شەرعیەم کرد وەڵڵاهی ئی ئەوە نیە کە بێ فەرمانی تۆ بکەم نەفسم بەسەرما زاڵ بوو لێم ببوورە فەرموویانە خوایە بشم خەیتە جەهەنەمەوە من هەر تۆم خۆش دەوێ چونکە لە مقابیلی بەهەشتا ناتپەرستم چونکە وەکو خالقێک تۆ دەپەرستم بەهەشت و دۆزەخەکەیم هەر لەبیر چۆتەوە کە چۆنە بەڵێ خۆشەویستان ئەم ئیمانە شهودیە لەم بەرە جەژنانەدا باس دەکرێ یاد دەکرێتەوە دەچینە ماڵێکەوە دەچینە خزمەت خێزانێک کە ئەم ئیمانەی دەرەجەی سێمیان هەبوو ئیمانەکەیان چاولێکەری نەبوو ئیمانەکەیان ئیستیدلالیش نەبوو بە بەڵگەوە بگەڕێن بزان بەڵگەکەی چییە ئیمانەکەیان شهودی بوو واتە تەسلیم بوونی عەقڵ و ویژدان و دڵی خۆیان بە خوای ڕەب العالمین مهم وە خواوە فەرمێ خێزانێکی کەم خێزان پیاوێک ئیبراهیم ژنێک هاجرە مناڵێکی ساوە ئیسماعیل ئەم خێزانە بەڕێزە خوای پەروەردگار بە دووشتی زۆر گەورە تاقیکردنەوە دوو شت کە ئینسان حیکمەتەکەی هەر هیچ تێناگا لەو زەمەنەدا، بەڵام بەبێ چەند و چوون یەکسەر تەسلیمی بوون. خوای گەورەش ئاوڕی بە ڕەحمەتی لێ دانەوە و ئاوا ناوی زیندوو کردن کە دوای ئەو هەموو هەزار ساڵانە ئێستا ئێمە یادیان دەکەینەوە. ئیبڕاهیم سەلامی خوای لەسەر بێ پێغەمبەری خوایە، باوکی پێغەمبەرانە و یەکێکە لە پێغەمبەرانی ئولولعەزم. ماڵی لە فەلەستینە. خوای پەروەردگار بە وەحی جوبریل دەنێرێتە خزمەتی ئەی ئیبراهیم پێخۆرێک بپێچەوە کوندەیەک ئاو هەڵگرە حشتەکەت ئامادەکە لە فەلەستینەوە بەڕێکەوە بۆ کوێ بەڕێکەوەم ئەی پەروەردگار بڕۆ بۆ ئەو شوێنەی کە خوا ئەمرت پێ دەکا کە جوبریل ڕێنمایت دەکا بڕۆ بۆ مەککە مەسافەیەکی یەکجار زۆر دوورە ئینسان بە سارە وەڕس دەبێ بە تارە وەڕس دەبێ ئەبێ ئەو مەسافەیە بە پێ ببڕی بە سواری وڵاخ مناڵەکەت بارکەی و بڕۆی یەک مناڵی تاقانەی هەیە ئەوەی کە دەڵێن لە گەلێک مامۆستای ئاینیم بیستووە وەڵا سارا خاتون حەسووری بە هاجرە خاتون بردووە وتوێتی تۆ مناڵت هەیە و من نیمە دەبێت لەبەر چاوم دووری خەیەوە بەڕێزان ئەمە ئیسرائیلیاتە ئەمە قسەی جوولەکە و خوانەناسانە، خێزانی پێغەمبەران وانەبوون، سارا خاتوون هەرگیز حەسوودی بە هاجەرە خاتوون نەبردووە، چونکە ئەگەر دڵێک حەسادەتی تێدا بێ خوا ڕەحمەتی خۆی بە سارا نابارێنێ، ئەها لە تەمەنی هەشتا ساڵ بەرەو ژوورا خوا ئیسحاق بە حەزرەتی سارا خاتوونیش دەبەخشێ. نەخێر ئەوە درۆیەکی ئاشکرایە گەر خەڵکێک بە ناوی دینەوە بیکا بە ئەمری خوا بۆ حیکمەتێکی شاراوە ئەی ئیبراهیم هەستە هاجەرە لەگەڵ ئیسماعیلی کۆرپەدا لە فەلەستینەوە بەرە بۆ مەکە بە جێیان بێڵە دواتر بگەڕێەوە بۆ لای سارا خاتوونی خێزانت دوو خێزانی هەبووە مەسافەیەکی دوور شوێنێکی چۆڵ نافەرمێ بیبە بۆ ئاوەدانیەک ئەبێ ئەو شوێنە چۆڵ بێ نەک ماڵێک تاقە یەک بەشەریشی لێ ناشی نەک کانیەک گڵۆپە ئاوێکیشی لێ نابێ، نەک باران زۆر بە کەمی بارانی ساڵیشی بەسەرا دەبارێ، نەک میوەی لێ نییە هەر درەختیشی لێ نییە تا سێبەرێکی بۆ بکا و کەپرێکیان بۆ بکا. لمێکی سوور و ساقوت لە نێوان چەند تەپۆلکەیەک و شاخێکە. ئەو شوێنە مەککەیە. کەسی لێ ناژی، ئیبراهیم لەوێ دایاننێ. پاشان دەبێ بە جێشیان بێڵی ئەبێ بە جێشیان بێڵی دانێ لەوێ خۆشت بگەڕێەوە بە تەنها بە جێیان بێڵە ئەمە ئەگەر ئینسان ئیمانەکەی لە لوتکەدا نەبێت چۆن تەحملی ئەوە دەکە بڵێ خوا جا بۆ جامە حکمەتی چییە جامە بۆ ئەوام لێ بێ نەخێر ئیبراهیم دەفەرمێ ئەی پەروەردگار ئەمری تۆ لەسەر سەر و سەر چاوم مادام وا تۆ دەفەرمووی ئەمری تۆی بەسەرە من دڵنیام لەوەی ئەم کارە بێ حکمەت نییە بۆ خوای پەروەردگار ئیبڕاهیم بچێ بۆ مەککە ئەی بۆ نەچێ بۆ شارێشکە چونکە یەکەم چەقی زەویە دووەم کەعبەی پیرۆز ئەو تاقە شوێنەیە لەم سەر زەویەدا ساڵی دوو جار سێبەری نامێنێ چونکە تیشکی ڕۆژ ڕاستەوخۆ لە سەری دەوەستێ هێڵی ئیستیوایە تاقە شوێنێکە لەم سەر زەویەدا یەک نیو سانتین و میلیمێکیش سێبەری نامێنێ ساڵی دوو جار سێیەم، وشکترین شوێن، بێ ڕسقترین شوێن، بێ ئاوەدانترین شوێنی ئەم سەر زەویە بووە لەو زەمەنەدا. هەموو شوێنێ خێمەیەک مەڕدارێکی لێ بووە، مەکە کەسی لێ نەبووە. بۆ خوای پەروەردگار ئەمە وا بێ، تاوەکو منەتی هیچ مرۆڤێک بەسەر موسڵمانان و کەعبەوە نەمێنێ کە بڵێ من ئاوەدانم کردوویەوە. خوا خۆی ئاوەدانی کردووەتەوە. ئەها حیکمەتەکانی خوا چەند جوانن، پاشی دوو هەزار ساڵ دوای ئەوە پێغەمبەری ئاخری زەمان لەوێ لەدایک دەبێت کە حەزرەتی محمدە صلی اللە علیە وسلم، ئەو پێغەمبەرەش پێغەمبەری ئیقلیمێک و ناوچەیەک نییە، رەحمەتا للعالمینە، ئەبێ شوێنی لەدایکبوونی ئەو رەحمەتە ناوەڕاستی ئەم سەر زەویە بێ بۆ ئەوەی جیاوازی کەس نەکا. چاو لێ کاری خوا ئیبراهیم ئەو زەمەنە ئەوانە هەر نازانێ ئەمە چه حکمەتێکی تێدایە زانستی جوغرافیا چی دەڵێ کێ لەوێ لە دایک دەبێ حەقی نییە بەسەرەوە خوا وا دەفەرمێ یەکسەر سەمیعنا واتعنا تەسلیم بوو ئیبراهیم داینان و پشتی تێکردن و گەڕایەوە هاجەرە خاتوون بە شوێنیان ڕۆی وتی ئیبڕاهیم بۆ کوێ بەجێمان دێڵی ئەوە بەتەمای بگەڕێیتەوە وتی بەڵێ وتی ئاخر چۆن دەبێ من و مناڵێکی ساوا لەم دەشتەدا هەر گورگ دەمانخوا فەرمووی من ئەوە نازانم حتا دەفەرمە سەیری نەکردن تەنها سەیری ئەو شوێنێ کرد کە خوا فەرمی ڕۆژە بیت یەک لێرە بنیاد دەندرێ سەیری شوێنی کەعبەی ئێستای کرد لەو کاتەدا دەفەرمێ هاجرە خاتون فەرمووی ئەگەر بە ئەمری خوا بەجێمان دێڵی یان هەر خۆت وا پێ خۆشە فەرمووی بە ئەمری خوا لێرە بە تەنها بەجێتان دێڵم فەرمووی دەی کە مادام بە ئەمری خوا بەجێمان بێڵی ئیزن لا یضیعنا الله والله خوا زایمان ناکە و بەفیڕۆمان نادا من وازم خۆت بەجێمان دێڵی لێمان عازی لە من تووڕەی مادام ئەمری خوا بەیتر هیچ قسەیەکم نەما سبحان اللە هاجرە تەسلیم بە ئەمری خوا بوو ئیذەن لا یضیعنا اللە دڵنیام خوا زایەمان ناکا و بە فیڕۆمان نادا تۆ تەسلیم بە خوای پەروەردگار بە بزانە مشکیلت دەبێ پاشان بەڕێزان پرسیارێک دەکرێ باشە بۆ ئیبراهیم دەبێ بەجێیان بێڵێ ئەی بۆ لەگەڵیان نەمێنێتەوە خۆخواپەرستی بە خێزانی دەستەجەمعی باشترە ئیبراهیم ڕێنمایی دینداریشیان دەکا بۆ ژنێک و مناڵێک بە تەنها لەو شوێنەدا بۆ ئەوەی بسەلمێ بە کلدار بسەلمێ ڕۆزیدەر و پارێزەر بەس ئەڵڵایە تۆ کە خێزانت هەیە ژنت هەیە مناڵی ساوات هەیە وا مەزانە ئازیزەکەم تۆ ڕۆزیدەریانی و کاسبکاریانی و پارێزەریانی بە نمونە عەمەلی خوا دەبێ ئیبراهیم تۆش وازیان لێبێنی تۆش بڕۆ ئەو ژن و مناڵە واز لێبێنە بۆی منەتی هیچ کەسیان لەسەر نەبێ بسەلمێ ئەڕەزاق ئەڵڵایە دەی لەوە مەترسە زۆر کەس حەرام دەخوا ئەڵێ بۆیە حەرامە کە دەخۆم مەترسم دوایی کە مردم مناڵەکانم بێ سەرپەرشتیار بن مناڵەکانم برسی بن قەت مەترسە لەوەی لە دوای تۆ مناڵەکانت چۆن دەژین چونکە خوا ئەو ڕزقەی مناڵی نەخستۆتە سەر شانی تۆ ئەو خوا خۆی ڕزقی دەدا ها دەرسە عەمەلیەکە لەوێدا پارێزەری خێزانێک و ڕزق و ڕۆزیدانیان بەخوا کەسی بە کەس نەسپاردووە ئیبراهیم لێیان دوورکەوەوە بەجێیان بێڵە بۆ خوای پەروەردگار هاجرە دادەنیشێ شوکرانەبژێری خوای پەروەردگار دەکا و نانەکە وردە وردە تەواو دەبێ و کوندەی ئاوەکەش لێی دەبڕێ هیچ کانێکیش نییە لێی پڕکەنەوە سبحان الله لەو کاتەدا کە ئیسماعیل ئافرەت شیری کەدا نەبوو مەمکەکانیشی بەرەو تێری نەخوا وشک دەبن بەڵام سەرەڕای بێ شیری بێ ئاویش بوو، ئیسماعیل لێوەکانی وشک ببوو، زمانی دەرکێشابوو لە تین و ئانا. مەلۆتکەیەکی ساوا هاواری دەکرد، دایە گیان ئاو، ئاو! ئەوەندەی ئەزانی بڵێ ئاو و نان. ئا لەو کاتەدا دەفەرمێ، حەزرەتی هاجەرە خاتوون سۆزی دایکایەتی جووڵا. دایک ئەبێ ئاوا بە خەم بێ. ڕای کرد بۆ سەر کێوی سەفا. وتی بەڵکو ئاوێکی لێ بێ بەڵکو کاروانێک کەسێک ئینسان کە تینی بۆ هات پەنا بۆ هەموو شوێنەکان دەبا حاجەکان ئەو شوێنەیان بینیوە کە خوا بە نسیبی کردن و خوا بە نسیب ئێمەشی کە ئینشاءاللە بەڵێ لەو شوێنەدا چووە سەر تەپۆلکەی سەفا هیچ کەس دیار نییە بەس بیابانێکی لماوی گەڕایەوە ماوەیەک بەڕاکردن دوایی بەگرگە لۆقا ئەڕواتەوە بەسەر کێوی مەڕوە دیسان گەڕایەوە سەر کێوی سەفا حەوت جار ئەو بەینەی کرد بەڵام لەو کاتەدا هەر لە دڵی خوا دەگوت اذا لا یضیعنا اللە خوا زایەمان ناکا دڵنیام خوا زایەمان ناکا چونکە ئیبراهیم لەسەر ئەمری خوا ئێمەی لێرە داناوە لەو کاتەدا کە لەو بەینەدا بوو لە جاری حەوتەمی گەڕانەوەدا بوو سەیری کرد ئەوە کانیەک لەبەر قاچی ئەو مەلۆت کە ساوەدا هەڵقوڵاوە جبریلی ئەمین شاپاڵی خۆی بەڕی خۆی لەو ئەرزان ڕەقەداوە لەو لمە بیابانە ئەو کانێ دێتە دەرەوە یەکێ دەپرسێ، ئەی باشە خوای پەروەردگار بۆ لەسەر کێوی سەفا لەو بەرزاییە لەو مەڕوە لەو بەینەدا ئاوەکەی هەڵنەقوڵاند بۆ لەبەر دەمی قاچی مناڵێکا بۆ ئەوەی خوای گەورە لەم دەرسایە نیشانمان دا بەڕێزان ئێمە چیرۆک ناگێڕینەوە ها ئیسلام هەمووی حیکمەتە تێبگە لە دینەکە بۆیە لەبەر دەمی قاچی ئەو مناڵەیە خوای گەورە نیشانت دەدا تۆ کاسپی بکە هەوڵ بدە بەڵام دڵنیا بە جاری وایە تۆ ئەڵێی لەو شوێنە ڕزقم دەست دەکەوێ بیرت لە فڵان شوێن نەکردوێتەوە خوا لەو شوێنە بۆت دەنێرێ بۆ ئەوەی بسەلمێ الرزاق ڕۆزیدەری تەواو هەر ئەڵڵایە ئەها مناڵێکی ساوا کە هیچ دەسەڵاتی نییە مەڵێ من نانی مناڵەکانم دەدەم جاری وا لەژێر قاچی مناڵەکەتان نانەکە دێتە دەرەوە ئاوەکە دێتە دەرەوە خوای گەورە ئەو کانی هەڵقوڵان بەڵێ بەلاتەوە عەجیب نەبێ بڵێ چۆن هەر ئاوا کانێک هەڵقوڵا لە شوێنێکە کە بە عمری خۆی ئاوی لێ نەبووە بەڵێ ئەوە خوایە خوا هیچ شتێ لە دەسەڵاتی خوا عاسێنە ئەی خاوەنەکەی بوونەوەر تەحیاتی زۆرن لەسەر بەخشەری زانست و ژیری خالقێکی بە تەگبیری کارسازی ئەندازەگیری بێ ڕاوێژکار و وەزیری خاوەنی هەر هەموو بوونی پادشای بێ چەند و چوونی هەرچەند پەنهان و نادیاری ئەوەندە ئاشکرا و دیاری بە هەرچی دار و نادیاری ئاگاداری کێ خەڵقی کرد تاقە گوڵێک؟ کێ ترپەی بەخشی بە دڵێک؟ کێ باڵای بەخشی بە چڵێک؟ مرۆ و پەری و زیندەوەران هیچ کام نەبوون، بە فەرمانی شاهانەی کون هێنرانە بوون. پەیامت ڕاست و ڕەوایە، توانات خێرایە و ڕەهایە. ئەلکترۆن و ئەستێرەیەک، مەرگ و زیندووبوونەوەیەک، وەک یەک وایە لە پەنجەی قودرەتتدایە. هەر کەسێ بە تۆ بنازێ لە سایەی بەخششێکدایە بێ کۆتایە، ئەوەش لە تۆ بێ ئاگایە، بێ بەقایە، ئەگەر گەدا یاخود شایە تۆ زوبایە. لەگەڵ پەروەردگارا بە، بۆ خوای پەروەردگار ئەوەندە ئاسانە لەو ئەرزەڕەقە بە یەک کون فەیەکون ئاو هەڵقوڵا، سبحان اللە دەرگای ڕەحمەت کرایەوە. ئا لێرەدا دەرسی گەورە دەخوێندرێت دەرسی سۆزی دایکی ڕاستەقینە ئەمە دەرسەکە بۆ دایکان کە سۆز و میهرەبانیتان هەبێ بەرامبەر بە مناڵەکانتان لەم بەرە جێژنانەدا دەڵێن هاجرە بۆ بەبێ مێرد لەوێ بوو بۆ ئەوەی ببێتە نمونە بۆ ئەو دایکانەی هەم دایکن هەم باوکن هاجەرە خاتوون نوێنەری ڕاستەقینەیە لە بەهەشتا ئینشاءاللە بۆ ئەو ژنانەی کە خوا لە دنیادا بەسەریان دەکاتەوە بە بێبوونی هاوسەر یان بە دووری هاوسەر هاوسەری هەیە لە ژیاندا نەماوە یان هەیەتی و لە سجنەکانایە و لێی دوورە هاجەرە خاتون نوێنەری ئەو شێرە ژنانەیە کە دوو دەور دەبینن هەم دایکن هەم باوکن ئەوانەی کە لەسەر مناڵی هەتیو دادەنیشن کە مناڵەکانی ساوان و مافی شەرعی خۆیەتی شوو بکاتەوە لەبەر خاتری ئەو خوای گەورە ئەو مناڵانە بەجێ ناهێڵێ و بەخێویان دەکا و گەورەیان دەکا خوشکانی بەڕێزی ئازیز ئێوە لەگەڵ هاجرە خاتونان لە بەهەشتا ئیشاءاللە ئەو ئافرەتە بەڕێزانەی کە مێردەکانیان سجنە ئێستا چەند سجنمان هەیە خۆزگا سەرۆکایەتی هەرێم هەر کەسە بەقەدەر ئەوەی کە جەریمەیەکی کردووە یاسایەکی شەیە بە شەریعەتی ئیسلامی تاوانەکە سزای بۆ داندراوە بەڵام زۆر کەسەیە هەر بەبێ مەحکەمە هێشتا گیراوە هێشتا سزاکەی قورسە لە چاو و تاوانە بە قەدەر ئەوە نییە خۆزگە لەم بەرە جێژنانەدا پێداچوونەوەیەک بکرایە خۆزگە بکرایە و عافواتێک ببدرایە دڵی چەندین مناڵ و ئافرەت خۆش بکرایە ئەو ئافرەتە بەڕێزانەی کە مێردەکانیان لە سجندان وەکو نە ئەوەیە بێوەژن بن نە ئەوەیە هاوسەردار بن کەچی بە قەدر و حرمەتەوە لەسەر ئەو مناڵی وایە مناڵێکی هەیە والله وایە دوانی هەیە وایە پێنجی هەیە دادەنیشێ بە حیا و حرمەت و ئەدەبەوە ئەو مناڵانە بەخێو دەکا ئێوە ئینشاءاللە لەگەڵ هاجرە خاتونی خێزانی ئیبراهیمە حەشر دەکرێن لە قیامەتە ئەوانەی کە سجنتان هەیە ئەو کەسانەی کە کچەکەت لای کەسێکە کە سجنە هانی مەدە مناڵەکان بەجێ بێڵێ با ئەو دەرەجە گەورەی لەدەست نەچێت دنیا بەری کورتە پاداشتی خوایی گەلێک گەورەیە تۆ دەبی بە هاوڕێی هاجرە خاتون لە بەهەشتا انشاءاللە ئەو ئافرەتانەی کە مێردیان خراپە بەڵام کە سەیری مناڵەکەی دەکا ناتۆرێ ناچێتەوە ماڵی باوکی لای خەڵک زەممی ناکا ئەڵێ با مناڵەکەم بێدایک نەبێ زۆر ئافرەت هەیە دانی بە جەرگی خۆیان گرتووە لە پێناوی مناڵەکانیا ئەینا ئەو مێردە شایانی ئەوە نیە ئەو ئافرەتە لەگەڵیا بێ بەڵام لەگەڵیا دەبێ لە پێناوی پاراستنی مناڵەکان و سۆزی دایکایەتیدا ئا ئەوانەش هاوڕێی هاجەرە خاتوونن لە بەهەشتا ئینشاءاللە بەڵێ سۆزی دایک و مناڵ بێ سنوورە هاجرە خاتون خۆی لەبیر چوەتەوە کە خۆشی تینویەتی کە سەیری لێوی وشکی ئیسماعیل دەکا ئەو نجارەکانت داس دەکا بە ڕاکردن و ئەملاولا کردن سۆزی دایک ئەوەندە بە هێزە کە ئینسان هەر کەسێک ببێتە باعیسی لێک جیابوونەوەی دایک و مناڵک پەنا بەخوا خوا لە ڕەحمی خۆی وێ بەشی دەکا پەنا بەخوای پەروەردگار بەسەرهاتێکە لەم کوردەواری خۆمان ئا لەم سنووری قەزای دووکانەدا ئاماژە بە شوێنەکە ناکەن لەبەر حرمەتی ئەهلەکە ڕووی داوە و دوێک دوو ساڵێک لەمەوبەر ئافرەتێک کەسوکاری وای لێ دەکەن کە مێردەکەی بەجێ بێڵێ و بڕواتەوە بۆ ماڵی باوکی بەهۆی نیزاعێکی کۆمەڵایەتیەوە یەک مناڵی دەبێت تەمەنی چوار مانگ ئەو مناڵە چوار مانگە بەردەوام بۆ دایکی دەگریا تەنانەت ئەوای لانی وەڕست دەبن جاڕست دەبن بۆیان بەخێو ناکرێ دوای سێ مانگ لە تۆرانی ئەم ئافرەتە کۆمەڵێ پیاوی بەڕێز و حورمەتداری وەکو جەنابتان دەکەونە بەینەوە و ئەم ئافرەتە ڕازی دەکەن و کەسوکاری قەناعەت پێ دەکەن کە بگەڕێتەوە بۆ لای مێردەکەی لەو کاتەدا کاتێک کە دەگاتە ماڵەوە لەگەڵ یەک دوو پیاوە هێناویانەتەوە دایک کە گوێی لە دەنگی کۆرپەکەی دەبێت لە ژوورە وەکو شێت و هابە لەو ڕووی ڕادەکا و دەگریا مناڵیش لە ژوورەوە هەر دەگریا کاتێک کە دەیخەنە باوەشی دایکیەوە سبحان اللە ئەڵێ وەڵاهی بۆنێکی کرد بە سنگی دایکیەوە لوتی پێوە ناو هەناسەیەکی قوڵی هەڵمژی ئا لەو کاتەدا دەستەکانی شل بوون کە لێیان کردەوە ڕایان وەشان ڕوحی تیان نەمابوو لەبەرەوە مەبە بە باعیسی لێک دابڕان زۆر کەس هەیە پەنای بۆ هێنای وڵت خوا لەم بەرە جێژنانەدا بەڵکو بە مناڵەکەم شاد بمەوە باوکان دایکان براکان مەبنە باعیسی لێک خەڵوەشاندنی خێزانەکان ئا لەوێدا لە بەینی سەفا و مەروەدا ئێمە ئەوەمان بۆ دەرەکەوێ کە سۆزی دایک ئەبێت دایک لەگەڵ مناڵا بژی ئەبێ قەدر و حورمەتی دایکایەتی پارێزراو بێ بەڵێ لە دوای تەنگانە فەرحی ئازیزان لە دوای ئەو تەنگانەیە ئاوی زمزم پەیدا بوو زۆر جا تەنگانە دەگاتە لوتکە مەویز مەبە لە ڕەحمەتی خوا ئەمجا خوا دەرگای ڕەحمەت دەکاتەوە یەک دڵۆب ئاو لە کوندەکەیان نەمابوو سەحراش وشک و بیابیاوەنە ڕێبوارێکیش بە ڕێگادا ناڕوا یعنی لوتکەی لوتکەی لێ قەومان ئا لەوێدایە ئاوی زمزم پەیدا دەبێ بۆی پێمان بسەلمێنە قەت مەویست ببە لە ڕەحمەتی خوا هاجرە کە ئەو ئاوەی بینی بە زمانی عبری وتی زەمزەم زەمزەم کۆپ بەوە کۆپ بەوە مەڕۆ حەوزی بۆ کردە پیاوان فەرمووی هاجرە پەلەی کرد دایکەکەمان ئەها مرۆڤ بە پەلەیە ئەگەر نەیوتایە کۆپ بەوە حەوزی بۆ نەکردایە هەتا قیامەت جۆگایەکی جاری دەبوو بەڵام هێندە حەزی لە ئاوەکە بوو لە تاوی مناڵەکەی کۆی کردەوە بۆی بە فیڕۆ نەچێ سبحان اللە لەو کاتەوە ئاوەکە وەستا نە لەبەری دەڕوا نە لە کەم دەکا معجزەیەکی خوا لەم سەر زەوێدا نازان ئەوانەی بێباوەڕن ئەمانەی بێ ئیمانن ئەمانەی خوانەناسن عەقڵیان نییە ئەرێ هۆشیان نییە ئەرێ بۆ سەیری بەس بە ئاوی زمزم ئینسان موسڵمان بێ بەسە ئاوێکە لە جیاتی خوای گەورە ئەی بۆ ئاوی بۆ نانی بۆ نەناردن ئەم ئاوە خۆراکیشە ئەبو زەڕی غەفاری یەک مانگ لە بەرگی کەعبەدا لە ترسی کافرەکان خۆی شاردەوە قەسەم بە خودا فەرمووی بەس ئاوی زمزمم خواردووەتەوە ئاوی زمزم خۆراکە یعنی خۆراکێکە مغەزیە لە زیاتی خواردنیش دەکەوێت دووەمیان قەت خراپ نابێ هەموو ئاوێک بە سێ چوار ڕۆژ بۆ گەن دەکە ئەو تێک ناچێ سێمیان هەرگیز لەبەری ناڕوە ئەو کانێ کەس لێی نەخواتەوە لەبەری ناڕوە هەموو دنیاش لێی بخواتەوە دڵۆپێکی کەم ناکە بە دەیان مەزەخەی گەورە چوار پێنج ملیۆن حاجی ئەو هەموو مەککە و دەور و بەر و ئەترافی بە یەک دەقە ئەو ماتۆڕە شەو و ڕۆژ ئاو هەڵدەیەنجێ یەک سانتینیش نانابەزێ ئەو کانییە ئەمە ئەگە قدرەتی خوای پەروەردگار نەبێ لەو بیابانەدا ئەم کانیە چۆن بە مروری هەزاران ساڵ ئاوا دەمێنێتەوە حتا مەخلوقات زیاد دەکا ئاوەکە هەر زیاتر دەکا لێشی ناڕ لێی مەخەوە لێی ناڕوە لەبەری ناڕوە و داش نابەزێ لە شوێنەکەی خۆیان پەروەردگار ئەمانە هەموو نیشان دەدا واللهی ئەمە هەم بۆ ئەوەی ئینسان خوای خالقی خۆی بەڕاستی بناسێ ئیمانەکە شهودیە ئەم سەعی سەفا و مەڕوەیە حاجیانی بەڕێز بینیویانە ڕکنێکی حەج و عەمرەیە دەبێت بکرێ کە چوێ حەج یان عەمرە دەبێت ئەو سەعی سەفا و مەڕوایە بکەیت تا قیامەت دەبێ ئەمە هەموو دەقەیەک بکرێ چونکە عەمرە هەموو دەقەیەک دەکرێ حەج ساڵی جارێک دەکرێ خوا لە عەمرەشا ئەمری کردو دەبێ بیکەی دەبێ لەوێشا بگەڕێی بۆی هەموو دەقەیەک هەموو سعاتێک ئەو هاتوچۆی هاجەرە یاد بکرێتەوە بۆ یاد دەکرێتەوە تاوەکو ئەو کەسەی دەچێ بۆ حەجیان هەمومان یەقینی هاجرت بۆ پەیدا بێ وەکو هاجرە تەسلیم بە ئەمری خوا بە دڵنیا بە خوا زایان ناکا ها لە حەجا حاجی دروشمەکەی ئەوەی دەڵێ لەبەیک اللهم لەبەیک لەبەیک لا شەریک لەکە لەبەیک لەبەیکە خوایە وڵامی ئەمرەکەی تۆم داوەتەوە من لاسای هاجرە خاتون دەکەمەوە لەم شوێنەدا چۆن هاجرە بەبێ ئەوەی بزانە بۆ وا دەکات تۆ فەرمووت و ئەو جێبەجێی کرد خوایە منیش وا دەکەم مام حاجی بەڕێز کاکی حاجی دەبێ ئاوا بێت گەن پیرەکانی خۆمان جاران داوت فڵانکەس نەچێ بۆ حەج بۆی ڕاناگیرێ مەبەست ئەوە نەبوو بە لە گەنجیا نەچی بۆ حەج بەعەکسەوە لە گەنجیا باشە حەج بکەی مەبەستیان ئەوە بوو دەترسین هێشتا ئیمانەکەت نەگەیشتێتە ئەو پلە کامڵەی کە لە حەج هاتیەوە ئەوەندە تەسلیمی ئەمری خوابی غەیری خوا لەبیر نەبێ ئەبێ ئەو کەسەی حەجی کرد گۆڕانکاری بەسەرا بێ حەج بەڕاستی هەر سەفەرێک و گەشت نییە عەمرەکردن هەر گەشتێک نییە ئەبێ وەکو هاجرە لێ بێ چونکە تۆ سەفا و مەروەت بینیوە ئاوا تەسلیم بە ئەمری رب العالمین بی چونکە تۆ لەبیک اللهم لەبیکت کردووە حەج گاڵتە نییە حەز زۆر گەورەیە ئەگەر ئینسان لێی حاڵی ببێ دووەمیان بۆیە ئێمەی موسڵمان دەبێ بەو شوێنەدا بڕۆین تا بەبیرمان بێتەوە ئێمە نەوەی ئەبراهیمین ئیبراهیمین ئێمە نەوەی هاجەرین ئێمە لە دایک و باوکێکین باوە گەورەمان ئیبراهیم دایە گەورەمان هاجەرە ئومەی ئیسلامی لەم دوو تێکۆشەرە لەم کەڵە پیاوە و شێرە ژنە هەڵکەوتووە دەی شانازی بە ئیسلامەکەی خۆتەوە بکە ئێستا کابرا پێی ینا کوڕەکەی ناوی فەڕەنسۆ بێ بەڵام ناوی ئیبڕاهیم نەبێ بەداخەوە خەریکە ناوە غەربیەکانمان بەسەرا زاڵ دەبن دەی شانازی بە ئیسلامەتیەکەتەوە بکە ئازیزەکەم چونکە تۆ نەوەی دوو تێکۆشەری بێ منەتکاری منەتیان بە غەیری خوا نەبێ بە کەس نەبوو ئیبراهیم لەگەڵ سارا سێیەمیان، سەفا و مەڕوە و ئەم ڕووداوە بە بیرمان دێنێتەوە، هەر کەسێ دەیەوێ ناوی زیندوو بێ، هەر کەسێ دەیەوێ حورمەت و حەیای پارێزراو بێ لە دنیا و لە دوای مردنی و لە قیامەتا، با شوێنکەوتووی ئیسلام بێ، با ئەمری خوا جێبەجێ بکا. ئەها هاجەرە خاتوون وەرە هەموو کتێب بخوێنەوە، من بە تەحەداوە دەڵێم زەلامێک نییە بزانێ هاجەرە ناوی باوکی چییە، کەسێ نییە بزانێ هاجەرە ناوی دایکی کێیە، جاریەک بوو خزمەتکاری ماڵان بوو درا بە ئیبراهیم لە کاتێکە کە لە دەستی نەمرود خوای گەورە ڕزگاری کرد کەچی ئەم ئافرەتە چونکە بۆ خوا سوڵحا گەورەترین پاشای ئەم سەر زەویە حتا هەژارەکە گەورەترین ڕئیس جمهور و دەسەڵاتدار و سەرۆک وەزیران دەبێ وەکو هاجرە بڕوات هاجرە گورگە لۆقەی کردو بێ تۆ گورگە لۆقە بکەی هاجرە بە هێواشی ڕۆشتە دەبێ بە هێواشی بڕۆی بەڵام ئەبو جەهلێک کە دیواخانی هەبوو کە ڕەیس عەشیرەت بوو کە پیاوی ناوداری عەرەب و مەکە و قوڕەیش بوو چونکە دژایەتی خوای کرد ماڵەکەی و دیواخانەکەی ئاودەستخانەیە حاجەکان دەستیان تیا باوگاندووە ئەوە ئیسلامە ئەو کەسانی کەوا ئازادیان دەوێ ئەو کەسانی دیموکراتیان دەوێ ئەو کەسانی تێکۆشانی میلەتی شۆڕشگێڕیان دەوێ وەرە شانازی بە ئیسلامەوە بکە ئەوە ئیسلامە بێکەس کەسدار دەکا و بەرز دەکاتەوە کەسداری دەسەڵاتداری ملهوڕ سەرشۆڕ دەکا و ماڵەکەی دەکا بە ئاودەستخانە ئایا بیر هەیە فکر هەیە لەمە جوانتر ئەوە سەفا و مەڕوە ئەوەمان بەبیر دەخاتەوە ئەگەر دەتەوێت دیواخانە نەبێتە ئاودەستخانە وەرە شکری خوای تێدا بکە وەرە خواناسی تێدا بکە بەڵە خۆشەویستان ئیبراهیم کە مناڵەکەی بەجێهێشت و هاجرەی بەجێهێشت سێ دوعای کرد دووەمیان فەرمووی فاجعل افئدە من الناس تهوی الیهم یا ربی خوایە دڵی کۆمەڵە خەڵکیان بۆ لا ڕابکێشی و دەوریان ئاوەدان بێ و بەیەکەوە بژین و دەوریان قەڵەباڵغ بێ سێمیان فەرمووی وەرزقهم من الثمرات خوایە ڕزق و ڕۆزی خۆتیان بەسەرا ببارێنی ڕزق و ڕۆزیان بۆ بنێری هەر سێ دوعاکەی گیرا بوو هەر دەستەوە بەجێ هۆزی جورهم قەدەری خوای گەورە چۆنە سەدێکیان هەبوو وەکو بەحری دووکان سەدیان لێ بەرگر بوو ئەو سەدە لە شەوێکا تەقی، ئاوەکەی هەمووی ڕۆی لە بەری ندەژیان، کوتیان با بگەڕێین بە دووی شوێنێکا بەڵکو ئاوەدانێکمان دەست کەوێ و کانی و ئاوێکمان دەست کەوێ، کە هاتن تەیر لە سەر ئەو شوێنە بوو، وتیان وەڵڵاهی قەت تەیر لە سەر ئەو شوێنە نەبووە، تۆ بڵێی کانی و ئاوێک پەیدا نەبووبێ، خوا ئەو سەدەی ئەو شەوە تەقان، ئەو هێزە جورهومیەکانی هێنان بۆ ئەوەی کەعبە ئاوەدان بکاتەوە. هەموو ڕزق و ڕۆزی ئەم دنیایە بە چاوی خۆت دەبینی و ڕوو لەو مەکەیە دەکا ئەو پارە جوانەی خۆت کە دەیبەی لەوێ سەرفی دەکەی وەزانی یەک دینارت سەرف نەکردووە دوعاکەی ئیبراهیم هەرسێکی گیرا بوو ئا لەوێدا پێمان دەفەرمێ ئیسلام بۆ سێ شت هاتووە وڵاتی ئەمین و ئامان بە یەکەوە ژیان و دۆستایەتی مرۆڤەکان ڕزق و ڕۆزی و تێر و تەسەلی مرۆڤەکان ئەمە هەدەفی ئیسلامە ئیسلام ئا ئەم سێی پێیە بەڵام ئەم سیانە بۆچی ئەمانەمان پێ بەخشی خۆ ئیبراهیم فەرمووی خوایە بۆ ئەمانەم بدەیتێ ربنا لیقیم الصلاة بۆی ژن و منداڵەکەم و نەوەکانم نوێژ بۆ تۆ بکەن نوێژ بۆی ملکەچی ئەمری تۆ بچن نوێژ نمونەی هەموو عیبادەتەکان و ملکەچی بۆ شەریعەتی خوا بەڵێ خۆشەویستان بۆی نوێژ بکەی هەر کەسێک دەیەوێ وڵاتی ئەمن و ئامان بێ هەر کەسێک دەیەوێ ڕزق و ڕۆزی فراوان بێ هەر کەسێک دەیەوێ میللەت و گەل بەیەکەوە بژی بەبێ شەڕ و شۆڵ با ملکەچی ئەمری خوا بێ با ڕووی لە مزگەوت بێ واللهی واللهی ئێمە لەم دینە من پەرۆشی ئەوەمە ئەم بێت دینانەی ئێمە جاری وایە لە دینەکە حاڵین کە دەچنە دەرەوە تێدەگەن دین چ کاریگەریەکی هەیە پیاوێک سجن بووە لە شاری سلێمانی ئەڵێ ئێمە کە مەحکوم بووین بە شەش حەوت ساڵ زیندانی ژوورێکی بچکۆلەمان تەرخان کرد بۆ خۆمان نوێژمان تیا دەکرد بەڕێوەبەری سجنەکە مدیری سجنەکە وتی نابێ بۆ مزگەوتە ئەمە مەقەڕ ئەمە چییە بێنن ئەو ژوورە بچکۆلێکەمانە کردویانە بە مزگەوت تێنسی تێدا بکەن یاری مێزێک هێنا و تێنسیان تێکرد و مزگەوتەکەی بە ئێمە داخست زۆر ڕقی لە دین بوو مدیری سجنەکە ئەڵێ خوا کردی هەر ئەو ساڵە ئیفادی بۆ دەرچوو ناردیان بۆ سویسرا بۆ ئەوەی لەوێ فێری ئەوە بێ سجن چۆن تەعاملی لەگەڵ دەکرێت لە وڵاتێکی پێشکەوتوو وەکو سویسرادا ئەڵێ کە هاتەوە وتی ئەو ژورە تێنسەکەی لێلا بن و مزگەوتەکە دروستکەنەوە بەرماڵیشی بۆ بێن و فەرشیشی تیا ڕاخن و بەلوع و ئاویشی بۆ ڕاکێشن وتمان باشە بۆ وا هەڵێستت گۆڕا وتی وەڵاهی من کە چوومە سویسرا یەکێ لەو دەرسانەی کە پێیان وتین ئێوە وەکو سجنەکان گرنگیان پێ بدەن بوونی مزگەوت و پەرستگایە چونکە هەر کەسێ لەگەڵ خوای خۆیدا ڕوحی پاک بێ لە شەڕ و خراپە دوور دەبێ لەبەرەوە فێری عیبادەت و خواناسیان کەن کە بەر بوون ناچنەوە سەر خراپە بۆیە هاتمەوە مزگەوتەکەم بۆ کردنەوە لێرە دژی مزگەوت بوو لە وڵاتێکە کە کە بانگی تیا دەدرێ لە وڵاتێکە کە بان قەدەغەیە و مناری مزگەوت قەدەغەیە لەوێ فێری ڕێزی ئیسلام و نوێژ بوو هەر کەسێ لە وڵاتی ئەمین بێ و ڕزق و ڕۆزی فراوان بێ بە ڕوو لە خوا بێ بە ڕێزان یەکێ لەو سەرکردانەی کەس لەم حکومەتەیە سەرکردەیە بەڵام پیاوێکی ژیر و بە ویژدانیشە قسەیەکی زۆر جوانی کرد جارێک وتی من کاتێک کە خەڵکی دەبینم دەچێ بۆ مزگەوت گەنجەکان دەبینم ڕوو لە مزگەوت دەکەن دڵم خۆشە هەرچەند خۆم نوێژ ناکەم هەرچەند ڕوو لە خوا نیم چونکە بەسڵەحەتی منی تێدایە ڕۆژنامەنووسەکە لێی پرسی چۆن ئەم قسەیە دەکەی؟ وتی هەر کاتێک خەڵک ڕووی لە مزگەوت بوو دوو شت ناکا، یەکەم عەرەق ناخوا، تریاک ناکێشێ و موادی موخەدر ناکێشێ، دووەمیشیان ڕووی لە فەساد و بێئەخلاقی نییە و لە دز و نەخۆشە پیسەکان بەدوور دەبین. ئەوەش بۆ قازانجی ئێمەی مەسئوولی ئەم حکومەتەیە کە حکومەتەکە گەندەڵ نابێ و ناڕووخێ. چونکە هەر کاتێک گەنجی وڵاتێک دەستیان کرد بە تریاککێشان و موخەدریاتکێشان و بێئەخلاقی و بێڕەوشتی ئەو حکومەتە هەڵدەوەشێ کە هەڵیش وەشە من تێدا دەچم. فعلەن قسەی پیاوێکی بێ ویژدانە لەبەرئەوە حکومەتی دڵسۆز ئەبێ گرنگی بە خواناسان و بە دینداران و ئەهلی دین بدا بەڵێ ئەمە خاڵی یەکەم بەڕێزان کە ماڵی ئیبڕاهیم و هاجەر و ئیسماعیلی پێ تاقی کرایەوە لە کۆتاییدا ئاماژە بەوە دەکەم کە ماڵی حەزرەت ئیبراهیم بە تاقیکردنەوەیەکی قورستر لەوە دوای حەفتا و پێنج ساڵ لە تەمەن مناڵی نییە حەزرەت ئیبراهیم داوا دەکا خوای پەروەردگار مناڵێکی ربی هب لی من الصالحین مناڵێکی صالحم پێ ببەخشە خوا جوابی دوعاکەی دایەوە فبشرناه بغلام حلیم مژدەمان دا بە کوڕێکی حەلیم هێمن صالح لەسەر خۆ ئیسماعیلی چاوگەش لەدایک بوو تەمەنی بوو بە دەوری نۆ ساڵان ئا لەو کاتەدا کە ئینسان فلما بلغ معه السعی ئەو وەختەی کە پیاو زۆر دڵی بە ئەولادەکەی خۆشە هەر ئەو کوڕەی هەیە یەک تاقە کوڕ پیاوێک عەمری تەقریبەن ئەوە چۆتە دەوری ئەمجا هەشتا و پێنج ساڵ و ئەوانەوە هەشتا و پێنج ساڵ تەمەن ڕیش سپی برۆکانیشی سپی بووە ئومێدی نەماوە جارێشکە مناڵی بێتەوە لەو حاڵەتەدا خوای گەورە تاقی دەکاتەوە، یا بنی انی اری فی المنام انی اذبحک فانظر ماذا تری، ئا لەو کاتەدا خوای گەورە لە خەو نا، ها بە وەحی ئاشکراش نا، هەرچەند خەونی پێغەمبەران بەشێکە لە وەحی، ئیسماعیلی بانگ کرد و فەرمووی ڕۆڵەکەم، یا بنی کوڕی شیرینم، تاقانەکەم، خوا ئەمری پێ کردووم سەرت ببڕم، بەڵام فی المنامی هەر لە خەوە بۆ ئینسانی ئیماندار خەونێک و واقع فەرقی نییە مادام خوا ئەمری پێکردم ها ئەوەندە شتەکە ئیبراهیم ملکەچە بۆ خوا خوا بە وەحی جوبریلی بۆ بنێرێ و لە خەوا پێی بڵێ هەر وەکو یەک جێبەجێی دەکا مهمە خوا بفەرمێ ئەنی ئەزبەحوکە و کوڕم سەرت ببڕم ئاخر سەربڕین تونترین شێوازی گیان لە دەستدانە کێش نەڵێ فڵان کەس لە جیاتی من سەری بڕا بۆ خۆم بەدەستی خۆم ئەبێ سەرت بڕم فانظر ماذا ترا ئەمە ئەمە باوکان فێر دەکات ڕێزی ئەولادەکانتان بگرن بۆ چوونی گەنجەکان وەرگرن بەڵام ڕۆڵە تاقانەکەم نامەوێ هەروا زوو سرت بڕم فانظر ماذا ترا تۆ بیر بکەوانە و ئەمرت بە چییە ئەی تۆ دەڵێی چی ڕوحی خۆت فیدا دەکەی بۆ خوا قال يا أبت افعل ما تؤمر بەبێ چند و چوون نەفەرموو سەوف یقول لە دواییدا یان سەیقول قال هەر دەستەوە بەجێ افعل ما تؤمر باوە گیان چت پێ وتراوە ئەوە جێبەجێ بکە نەک هەر سەربڕین کەوڵیشم دەکەی هەر ئامادەم افعل ما تؤمر چیت ئەمر پێکراوە بیکە ستجدنی ان شاء الله من الصابرین بە پشتیوانی ئەو خوای گەورە ان شاء الله هیچ شتێ بە ئازایەتی خۆن نییە ئەگەر خوا ویستی لەسەر بێ و پشتیوانم بێ من ئارام دەگرم لە کاتی سەربڕینە سبحان اللە شەیتان هیچ مەجالێکی نەما چوە سەر ڕێگان ها ختورەکانی مایەوە ئیسماعیل باوکت دەیەوێت سەرت ببڕێ حەو بەردی بچووکی پێدادا چوو بەلای هاجەرە وتی کوڕەکەت بۆ کوێ نێری ماڵ وێران ئیبراهیم سەریە بڕێ بە حەوت بەردی بە شەیتانادا چوە لای ئیبراهیم وتی ئەتەوێ بە خەونێکی بە درۆ بە ڕیشی سپیەوە بچی کوڕە تاقانەکە سەر ببڕی ئیبراهیمیش حەو بەردی پێدادا بەڵام حەولی بەردی بچووک یعنی شەیتان بەو زەخمی خۆیەوە بەرامبەر بە هێزی ئیماندار بچووکە بچووکە بە حەو بەردی بچووک بەڵام ئەو حەوبەردە دەبێ یادی بکرێتەوە لە ڕەجمی شەیتانە لە ڕەجمی شەیتانە ئەو مەوقیفانە دەی شەیتانت ڕەجم کردو حاجی بەڕێز توخوا کە هاتیەوە مەچۆ سەر ڕێبازی شەیتان چونکە ڕەجمت کرد تەواو شەیتان بچووکە بەرامبەر بە ئاستی تۆ با زەفەرت پێ نەهێنێ سبحان الله ئا لەو کاتەدا ئیسماعیلی بردە دەشتانیەک ئیسماعیل سێ داوای هەبوو باوە گیان لە دایکم دوورم خەوە ئەمجا سەرم ببڕە نەوەک سۆزی دایکایەتی هاوارکاو نەهێڵێ دووەمیان با چەقۆکەت تیژ بێ نەوەکو ئازارت پێ بگاو بەدەست منەوە ناڕەحەت بی ئەوە ئەولا دەبێ ئاوا بێ بۆ دایک و باوە لەسەر بڕینی شاد خوا بات و عەزێتن نەبێ سێمیان لەسەر ڕووبم خە بەسەر ڕوو با پشتە سەرم لێت بێ نەوەکو چاومان لە چاوی یەکتر بێ و سۆزی باوکو ئەولادایەتی نەهێڵێ ئەمری خوا جێبەجێ بکەین لە پشتە ملەوە سەرم بڕەو با ڕووم لە تۆ نەبێ لەم کاتەدا ئیبراهیم چەقۆی بەو پژملایە هێنا چەقۆ وەکو ئەڵماس تیژە سبحان الله ئەو مویەکی لار نەکردەوە پێت عجیب نەبێ ئەو خوای کە نەیهێشت ئیبراهیم لە ئاگرا بسووتێ فەرمووی ئاگر ساردێکی سەلامەت بووە لەسەرمان ڕەقی نەکەیەوە چەق و تۆش ئامێرێکی نابێ ئەم گۆشتە ببڕی وەکو لە بەردیدا لە بەردیەدا دەیتەقان بەڵام نەیدەبڕی سبحان الله لەو کاتەدا ئیبراهیم سەری سوڕما بوو ئەبێ ئەمری خوا هەر جێبەجێکا وەنادەیناه ئەن یا ئیبراهیم قەد صدقتە ڕویا خوا بانگی حەزرەت ئیبراهیمی کرد ئەفەرمێ بانگمان کرد ئەی ئیبراهیم خەونەکەت ڕاستە خەونەکەت ڕاست و دروستە وفدیناه بذبح عظیم ئەوە بەرانێک ئاوڕدەوە کە سەیری کرد جوبریل بەرانێکی لە بەهەشتەوە هێناوە سەر دەبڕێ لە جیاتی ئیسماعیل ئەو بەرانە سەر بڕا بەڵە خۆشەویستان بەرانێک سەر بڕە قوربانی فێری ئەوەمان دەکا مرۆڤەکانی سەرزەوی یەکتر مەکەن بە قوربانی چەقۆ مەخەنە سەر گەردنی یەکتر خوێنی یەکتر مەڕێژن وەرە ئاژەڵم بۆ دروست کردووی ئاژەڵ سەر بڕە ورژی یەکتری پێ تێرکە ورژی یەکتر مەدڕە قوربانی ئەو دروشمە گەورەیە کە فێری بە یەکەوە ژیان و نرخی مرۆڤایەتیمان دەکا بەڵێ لەو کاتەدا بە خۆشی و شادیەوە دەستیان لە ملیە کرد و قوربانەکەیان سەربڕی ئەم دروشمە گەورەیە کە تۆ قوربانی دەکەی یادی ئا ئەو مەوقیفە دەکەیەوە هەر کەسێک قوربانی بکا بە خالیسەن مخلیسەن بۆ خوا بە مەرجە شەرعیەکانی و دڵی پاکەوە ان شاء الله خوا چۆن دەرگای ڕەحمەتی لە ئیبراهیم و ئیسماعیل و هاجەرە کردەوە ئاوا ئەو ماوە ڕەحمەتی خوا ڕووی تێدەکا هەر کەسێک قوربانی بکا بە دڵی دڵسۆزانە چۆن ئەو دڵی دایک و باوکە شاد بۆ ان شاء الله ئەو ماڵەت ئاوا لێ تێک ناچێ ئەولادەکان لەدەست نادەی و زایع نابن ان شاء الله ئەوان ملکەچی ئەمری خوا دەبن لەبەرەوە قوربانی بکەن و کاتی خوتبەکەمان تەواو بووە مەرجەکانی قوربانی و قوربانی سەبڕین و جۆر و شێوازەکانی لە شریعەتی ئیسلامدا دەفەرمێ سنەتە وتاربێژ لە وتاری جەژنی قورباندا بۆ مسلمانانی باسکە بۆی ئەو سنەتەش منیش جێبەجێکەم بەپێی دەستوری شەرع وتارەکان بخوێنینەوە ان شاء الله ڕۆژی جەژن کە ڕۆژی یەکشەمەیە هەمووتان وەرنەوە بۆ مزگەوت ئەوەندەی دەسەڵات و توانا هەبوو ماڵی نزیک بوو یان دەیتوانی ئیشاڵا بە تێر و تەسەلی ئێمەش بۆ جەنابتانی ڕوون دەکەینەوە کام حەیوانە دەبێ و چۆن سەر دەبڕدرێ و چۆن گۆشتەکەی دابەش دەکرێ و چی لێ دەخۆی چی لێ ناخۆی بە پشتیوانی خوای پەروەردگار ئەوەندە دەڵێم وتارەکەمان باسی خواناسی بوو وتارەکەمان باسی ئەوە نییە کە حەجکردن هەر سەفەرێکە و حاجی دەڕوا و دێتەوە هەر قوربانی حەیوانێکە و سەر دەبڕدرێ زۆر لەوە گەورەترە پەیوەندی خۆت لەگەڵ خوا ببەستە ئەمڕۆ سەردەمی لاوازبوونی ئیمانە بەڕێزان بەداخەوە با ئیمانەکانمان لەگەڵ خوای خۆمان بەهێز کەین با ڕووبکەینە خوا بڵێین ئیلاهی تۆ خوای منی ژیان بەخش و پەنای منی لە بۆ دەردی کاری ڕوحم دەوای منی تۆ ئیلهامی ژیری من و بناوانی بڕوای منی خونچەی پشکواو، پەڕی نەخشاو، دەریای وەستاو، تۆوی تەقاو، تابلۆ تابلۆ دانراون، بە قەڵەمی تۆ کێشراون. گرێی پەنهانت، گرێی پەنهانت هیچ کەسێک نایکاتەوە. بۆ چرکەیەک غافڵ نابی و وەنەوز و خەو ناتباتەوە. ئەوەی لای ئێمە گرانە، زۆر ئاسانە بە لاتەوە. کێی تر هەیە پەردەی ژیان لە زیندوان لابدات و داباتەوە؟ کەس خوا نییە هەر تۆ خودای کەس خوا نییە هەر تۆ خودای پەنا نییە هەر تۆ پەنای چاکی پاکی تاکی تەنهای بێکەسی کەسی بێکەسی کێ تۆی هەبێ هەر تۆی بەسی خاوەندەسی بۆ لێقەوما و فریاد ڕەسی کە بەندەکە لاڵایەوە وای چەندە گورج و زوو ڕەسی ئاگاداری چرپەی مێرووی ئاگاداری چرپەی مێرووی بەسەر بەردی لوسا بڕوا بە گەڵا و گوڵ ئاگاداری کە باران ڕوخساری دەشوا بێ ئاگانی لە زیندەوەر چۆن لە هێلکەی بوون جزوقێ و بۆ کوێ دەڕوا چۆن ڕۆزی خۆی بەدەست دێنێ و چۆنی دەخوا کە بە باڵا و چڕ و چاوم وەکوو مرۆڤ داڕێژراوم، کە لە جێدا کەسیف نەبووم وەکوو دارچنار چەقاوم، لە شوکرانەی تۆ دەرناچم سوپاست کەم هەتا ماوم، هەرچیم هەیە لە ڕوخسارم لە هەناوم، دڵم، چاوم، بوونم، ناوم، نانم، ئاوم، تۆ پێت داوم. یاڕەبی خوایە ئەوەی پێت بەخشیوین لێمان نەسێنیەوە یاڕەبی ئەوەی پێت بەخشیوین بۆمان زیاد کەی لە بەڵاو مصیبەت بە دوورمان کەی ئیمانمان زیاد کەی ئیمانێکی شهودی عارفانەی خواناسانەمان خوایە بخێ ئەو دڵ و دەروونەوە خوایە گەورەترین هیوا و مەبەستمان تەنها ڕەزامەندی تۆ بێ یاڕەب العالمین لەم بەرە جێژنانەدا یاڕەبی خوا شیفای نەخۆشەکان بنێری لەم بەرە جەژنانەدا خوایە شیفای نەخۆشەکان بنێری خوایە ڕۆژوی ڕۆژی عەرەفەمان بەنسیب کەی و لەو ڕۆژە مبارەکەدا لە تەواوی گوناهەکانمان خۆش بی ئەوەندەمان ئیستیقامە و ئیمان پێ بەخشی لە گوناهی ساڵی ڕاددا هاتوو بە دوور بین یا ڕەبی خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئەوەی مناڵی نییە یا ڕەبی خوا پێی بەخشی ئەوەی مناڵی هەیە خوا ئیسماعیل ئاسا بۆی ساڵح کەی ئەوەی مناڵی ساڵحی هەیە بۆی تەمەن درێژ و پڕبەرەکەت کەی یا ئەڵڵا خۆشەویستی و ڕێز و محبەت بخەیە نێوانی ژن و مێردەکانەوە ئەو کەسانەی کە هاوسەریان سجنە یا ڕەبی خوایە ئارامیان پێ ببەخشی ئەو کەسانەی لە زیندانە تاریکەکاندان خوایە ڕۆشناییان بە نسیب بکەیەوە خوایە ڕەحم و بەزەیی بخەیە دڵی کاربەدەستەکانەوە یا ڕەبی خوایە ساڵحیان کەی یا ڕەبی خوایە بیان کەی بە خزمەتکاری ئەم میللەتە ڕەش و ڕووتە ئەو کەسەی کە خواناسە خوایە پشتیوانی لێ بکەی ئەو کەسەی دژایەتی دینەکەت دەکا خوایە ڕەحم بخەیە دڵیەوە لە دینەکەت شارەزای کەی ئەوەی شارەزا دەبێ و سەر سەختانە دەیەوێ ئیسلام هەڵتەکێنێ خوایە کورسی لە ژێریا هەڵتەکێنی یا اللە یا ڕەبی خوایە ئەو ماڵانەی کە قوربانیان تێدا دەکرێ بەڵام مصیبەتیان لێ دوورکەوێتەوە ئەو کەسەی کە دڵی خەڵک خۆش دەکا خوایە دڵ خۆشی کەی ئەو کەسەی بەزەیی بە خەڵکا دێتەوە خوایە تۆش بەزەیت پیا بێتەوە بەزەیت بە هەمووماندا بێتەوە عەبدێکی مەزڵومین عەبدێکی بێ دەسەڵاتین عەبدێکین هیچمان نییە ئیلا وە تۆ نەبێ پێمان دەبەخشی یا اللە یا ارحم الراحمین آمین آمین والحمد لله رب العالمین